سڵاو و ڕەحمەت و میهرەبانی خوای پەروەردگار لە میوانانی ئەم ماڵە و تەواوی ماڵەکانی خوای پەروەردگار و تەواوی ئەهلی قیبلە و لە خوای پەروەردگار داواکارم بەڕەکاتی ئاسمان و زەوی بەسەر تەواوی خەڵک و خاکی کوردستانمانە ببارێنێت بە پشتیوانی خوای پەروەردگار دەچینە خزمەت ناوێکی بەرز و بەڕێز و پڕ بەرەکەتی خوا سبحانە وتعالی کە ناوی الرزاقە لە دەروازە و لە خزمەت ناوی بەرز و پیرۆزی خوادا جل جلاله باس لە بەرەکەتی ڕزق و چۆنیەتی زیادکردنی ڕزق و دەستخستنی ڕزقی حەڵاڵ دەکەین بە پشتیوانی خوای میهرەبان مسوڵمانانی ئازیز ناسینی خوا جل جلاله وەک ئەوەی کە خالقمانە لای هەموان ڕون و ئاشکرایە کە خالقی ئاسمانەکان و زەوی و شەو و ڕۆژ و تەواوی مرۆڤایەتی و دروستکراوەکان خوایە جل جلاله بەڵام خوای پەروەردگار دەفەرموێت اللە الذی خەلقکم اللە ئەو زاتەیە کە ئێوەی دروست کردووە پاشان دەفەرمێت ثم رزقکم لە پاش دروستکردنتان دڵنیابن اللە رزقتان دەدات ئینسان و جنۆکەم تەنها بۆ بەندایەتی خۆم دروست کردووە ئەگەر سەرش بن ڕاستە و خۆ دوای ئەم ئایەتە خوای پەروەردگار باسی ڕسق دەکات دەفەرمێت ما ئورید منکم من رزق رزقم لە ئێوە ناوێ وما ئورید ئەی یطعمون ڕزق و تەعام و خواردن، دڵنیابن لەوەی کە خوای پەروەردگار بۆ ئێوەی دابین کردووە. بۆیە ڕاستەوخۆ خوای پەروەردگار لێرەدا دەفەرموێ، دوای ئەوەی کە دەفەرموێ ڕزقتان لە دوای خەلقتان خوا سبحانە وتعالی دیاری کردووە بەڵکو دەشفەرمێ وەفی السەمائی رزقکم وما توعدون رزقی ئێوە لە ئاسمانە رزقی ئێوە لە دەستی خوای میهرەبانە رزقی ئێوە بە فەرمانی خوایە و نەدراوەتە دەستی هیچ مەخلوقێک بۆیە مسوڵمانانی ئازیز هەر کاتێ کۆمەڵگای مسوڵمان و ئومەتی مسوڵمان باش حاڵی بوو بێت لە الرزاق و خوای پەروەردگاری ئاوها ناسی بێت ئەوە ئەم کۆمەڵگایە کۆمەڵگایەکی حەڵاڵ خۆر بووە و دوور بووە لە حەرام بەڵام هەر کاتێک ئەڵڵای نەناسی بێ کە ڕەزاقە بۆیە هەر کاتێک کۆمەڵگا ئەمەی لێ تێکچوو سەر دەکاتە حەرامخۆری هەر کاتێک زاڵم و ستەمکاران دەسەڵاتدارانێک بیانەوێ فیرعەون ئاسا مامەڵە بکەن ئیتر یەک پارچە دنیای ئومەتەکانیان دەترسێنن بەچی بە هەژاری بە برسێتی، بە قات و قڕی، بە لێگرتنەوەی مووچە و بووجە، بە ترساندن بە هەژاری، کەواتە دوو چەک هەیە زاڵم و فیرعەونەکان ئوممەت و ئینسانییەتی پێ دەترسێنن، یەکەمینیان چەکی الموت، کۆمەڵکوژی و قڕکردن و لەناوبردن، چەکی دووەمیان چەکی المجاعە، برسیکردن. بوجە بڕین، بایعی بڕین، ترسی هەژاری و قاتوقڕی بە جارێک باڵ دەکێشێ بەسەر وڵاتە کە زۆرینەی زمانەکان، زۆرینەی مەجلیسەکان یەک گرفتی هەیە، یەک کێشەی هەیە، ئەویش ترسانە لە هەژاری. ترسانە لە مردن لە برسانا، ترسانە لە نەدانەوەی قەرزەکانی، ترسانە لە لە دابین نەکردنی پێداویستیەکانی ژیانی. لە کاتێکدا موسڵمانانی ئازیز ئێمە وەکو موسڵمان پێویستە حاڵی بین کە ئەو سەرەی لەسەر زەوییە ئەو ڕزقەی کە خوای پەروەردگار بۆی دیاری کردووە پێویستە تەواوی بکات کوردەواری ئێمە جاران دەیوت سەری بێڕۆزی لە ژێر خاکدایە واتە لە نێو دروستکراوەکانە ئینسان کە ڕێزدارترین مەخلوقی خوایە جل لە جەلالوه هەتاوەکو ڕزقی لەسەر زەوی دابێ ناچێتە ژێر زەوی کەواتە ئەم یەقینە چەند گرنگە لای من و تۆی مسوڵمان جێگیر بێ حاڵی بین لەوەی کە خوا سبحانه وتعالی ڕزقی هەموانمان دابین دەکات بەڵێ مسلمانانی ئازیز ئەمڕۆ بەداخەوە لە ئەنجامی حاڵی نەبوون لەم ناوی بەرز و پیرۆزی ئەڕەزاقەدا ئێمە وەک مامۆستایان خەڵکانێکی زۆر دەبینین و پەیوەندیمان پێوە دەکات هەژار نییە لە هەژاری دەترسێ نەخۆش نییە لە نەخۆشی دەترسێ نەمردووە لە ژیاندایە لە مردن دەترسێ ئەمانە خۆی بۆ خۆی نەخۆشین ئەمانە خۆی بۆ خۆی خەلەلی عەقیدەن ئەمانە خۆی بۆ خۆی خەلەلی حاڵی نەبوونن لە مانا و واتاکانی ژیان ئەکینا مسلمان خۆشبەختترین دروستکراوی خوای پەروەردگارە لەسەر زەویدا هەرگیز ناترسێ هەرگیز قەلق نییە چونکە وەفی السەمائی رزقکم وما توعدون ئەعرابیەک کاتێک ئەم ئایەتەی بیست اللە اکبر گەڕایەوە خەرکی خەریکی ئیشوکاری خۆی بوو لەو دەشتەدا بەڵام کاتێک هاتەوە ئاەتی دوای ئەمە دابەزی بوو کە خوا سبحانه وتعالى دەفەرمێ فورب السماء والأرض خوای پەروەردگار قەسەم دەخوا بە ذاتی پاکی خۆی کە ئێوە ڕزقتان دەدرێ مثل ما انکم تنطقون واللەهی چەندێک یەقینتان هەیە ئەم دەنگە لە زماندانەوە دێتە دەر ئاوا یەقینتان هەبێ ڕزقی ئێوە لە ئاسمانە و خوای پەروەردگار ئەو تەمەنەی پێی داون ڕزقیشی بۆ دیاری کردوون بەڵام بگەڕێن بە دوای رزقی حەڵاڵدا، ئەعرابیەکە گریا وتی، ئەی هاوار، ئەم ئوممەتە و ئینسانیەت چی لێ قەوماوە وا خوا سبحانە وتعالی بەمە ئیکتیفای نەکرد کە فەرمی ف وفی السماء رزقکم وفی السماء دواتر فەرمیەتی سوێن بە زاتی پاکی خۆی دەخوات بۆ ئەوەی ئێوە دڵنیابن کەواتە ئێوە گومانتان هەیە بڵێ مسوڵمانانی ئازیز دەچینە خزمەتی پێغەمبەری ئازیز پێغەمبەری موبارەک پێغەمبەری خەمخۆری دین و دنیامان ئەو پێخەمبەرە ئازیزە تا ڕێنماییمان بکات ئێمە چۆن ڕستی حەڵاڵمان دەست بکەوێ ئێمە چۆن بەرەکەت بکەوێتە ڕسقمانەوە چۆن ئیکتیفا بە ڕستی حەڵاڵ بکەین و قەناعەتمان هەبێت پێغەمبەری ئازیزمان کلیلەکان و دەروازەکان و دەرگاکان و ڕێگاکانی دەستخستنی ڕزقی حەڵاڵمان پێ دەناسێنێ دەفەرموێت اللهم بارك لأمتي في بكورها ڕسق گرنگ نییە بەرەکەت لە ڕسقا گرنگە دەفەرمێ خودایە بەرەکەت بخا کار و بار و پیشە و ڕزق و مێهنەی ئوممەتەکەم بە تایبەت ئەوانەی لە بەرەبەیاندا لە دوای نوێژی بەیانیەوە لە دوای ئەنجامدانی نوێژی بەیانی دەچنە سەر کارەکانیان خۆیان ئامادە دەکەن بۆ کارەکانیان بەڵێ مسوڵمانانی ئازیز زانایان لە شەرحی ئەم حەدیثەدا بە تایبەتی ئیمامی نەوەوی ئامۆژگاری هەمووان دەکات و دەفەرموێ تۆی کاسب تۆی فەلاح تۆی بازرگان تۆی ئەهلی بازار لە پێش خۆرکەوتنا خۆت ساز و ئامادەکە بگرە دەرچۆ بۆ سەرکارەکەت هەر ئیمامی نەوەوی دەفەرمێ ئەی قوتابیەکان ئەی فێرخوازان ئەی نەوە و ڕۆڵەکانم هەستن بۆ نوێژی بەیانی مەخەونەوە بخوێنن خۆتان ماندووکەن خۆتان بۆ تاقیکردنەوە ئامادەکەن دوعاکەی پێغەمبەر بە یەقین وەربگرە بەرەکەت دەکەوێتە سەعیەکەت بەرەکەت دەکەوێتە فەهم و تێگەشتنت بەرەکەت دەکەوێتە خامە و نووسینت بە حەڵاڵەوە وەڵام بەرەوە بچۆ سەر کورسی تاقیکردنەوە ان شاء اللە دوای سەعیکردنت دوای یەقینت بە اللە دوای یەقینت بە زاری مبارەکی پێغەمبەری ئازیز بەرەکەت دەکەوێتە کارەکەتەوە پێغمبەری خوا کە چووە مەدینە پەیامێکی ترمان ئاراستە دەکات دەفەرمووی اللهم بارك في مدينتنا خوایە بەرەکەت بەسەر مەدینا ببارێنە خوایە ئەو بەرەکەتەی کە باراندبووت بەسەر شاری مەککە و ئێمەدا کە لەوێ بووین خوایە بەڕەکەتە مەع بەڕەکەتەی بەرەکەت لەگەڵ بەڕەکەتە دوو جار بەرەکەت بەسەر شاری مەدینەدا دابارێنە خوایە کێشانە و پێوانە دینار و ئەو سەروەت و سامانەی کە لەم شارەدا کەسابەتی پێوە دەکرێ خوایە بەرەکەتی تێکە خوایە بازرگانانمان ئەوانەی کە لە بازاڕان بەرەکەت بخە کاریانەوە زمانیانەوە ئیشیانەوە یا ئەڵڵا زانایان دەفەرمون پێویستە پێشەوایان بە تایبەتی کاربەدەستی مسلمان ئەمە خەمیەتی دەبێ خەم لە بازار بخوات دەبێ بازرگانان دڵیان خۆش بێ پارێزگاری شار سەرۆکی وڵات ئەمە خەمی بێ دوعا بکا بۆ کێشانە و پێوانە پارەی وڵات بێنرخ نەبێ بەرەکەت لە وڵاتە بار نەکات کە ئەمە زۆر گرنگە مسلمانانی ئازیز کە پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم ئەم خەمەشی خواردووە وە هەروەها زانایان دەفەرموون ئاماژەیەکی دیکەی تیایە کە بریتیە لە خۆشویستنی نیشتیمان، بریتیە لە خیانەت نەکردن لە نیشتیمان، بریتیە لە پیس نەکردنی ژینگە، لە پارێزگاریکردنی لە ئاو و هەوا و خاک و دەغڵ و دانی وڵاتی خۆت، کە پێغەمبەری خوا دەفەرمێ دوعا دەکا بۆ مەدینە، ئێمەش دوعا دەکەین بۆ پارێزگاکەمان، دوعا دەکەین بۆ هەرێمەکەمان، دوعا دەکەین بۆ هەر پێنج پارچەی کوردستان، دوعا دەکەین بۆ مرۆڤایەتی لەسەر زەویدا کە خوای پەروەردگار بەرەکەتی بەسەرا دابارێنێ. بەڵێ پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات وەسەلام ئاگادارمان دەکاتەوە و دەفەرموێ دەتەوێ بەرەکەت لە ماڵتا بێ لە کارتا بێ پێغەمبەری ئازیز دەفەرمی عليه سەلات وسلام هەر کەسێ لە ماڵەکەیدا ئاوای کرد دڵنیا بن بەرەکەتی بەسەرا دەبارێ چونکە دەفەرمێ ماڵەکان دوو سێ شت هەیە تیایدا بکەن زیاتر بەرەکەتتان بەسەرا دەبارێ یەک وتیانەی پێغەمبەری خوا کارمان کەسابەتمان نانمان هەیە بەڵام بۆ خوایە بەرەکەت نییە لە ماڵمانە پێغەمبەری خوا فەرمووی ئایا لەسەر یەک سفرە لە یەک کاتا کۆ دەبنەوە بۆ نان خواردن وتیان نەوەڵا ی پێغەمبەری خوا فەرمووی دەی بەرەکەت بەو ماڵە و لەو نانە نییە کە لەسەر یەک سفرە کۆ نابنەوە بەڵکو پێغەمبەری ئازیز عەلەیه سەلات وەسەلام فەرمووی ئێوە فاجتمعوا على طعامكم واذكروا اسم الله لەسەر سفرە کۆ ببنەوە ناوی خوای لێبێنن کاتێک نان دەخۆن ئەو کاتە دڵنیابن بەرەکەت بەسەر نانەکە و بەسەر ماڵەکەتاندا دەبارێت فەرمی لە نێو ماڵەکانتانە بە ساڵاچوان هەیە دایکە باوکە پورە خاڵە مامە البرکة مع أكابركم بەرەکەت، ڕزق و ڕۆزی، ئەمن و ئەمان بەهۆی بەساڵاچووەکانەوەیە. ڕەنگە بڵێی نەخێر بەساڵاچووەکان بارن بەسەر ئێمەوە. نا، پێغەمبەری ئازیز فەرمووی، هل تنصرون وترزقون الا بضعفائکم، رواه البخاری، سەرکەوتنتان، ڕزق و ڕۆزیتان بەهۆی بەساڵاچووەکانەوەیە، بۆیە بەساڵاچووەکان ئەوانەی کە دەم بە زیکرن، ئەوانەی کە ئەهلی عیبادەتن، ئەوانەی کە ئەهلی نوێژن، ئەوانەی کە ئەهلی بەرماڵن، ئەوانەی کە لاوازن، ئەوانەی کە زەعیفن، ئەوانەی چاویان، دەستیان، ئەژنۆیان دەلەرزێ، سەبەبی ڕزقن لە نێو ماڵەکاندا. بەڵێ مسوڵمانانی ئازیز، پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وەسەلام ئاگادارمان دەکاتەوە و دەفەرموێ، بەهۆی عیلمەوە بەرەکەت دەکەوێتە کار و کەسابەتانەوە. ئەنەس دەفەرموێ دوو برا هەبوون لە شاری مەدینە یەکیان بە بەردەوامی وەک ئەنەس دەهاتە خزمەتی پێغەمبەری خۆ عەلەیهی سەڵات وەسەلام علمی وەردەگرت فێری زانستی شەرعی دەبوو لە زاری پێغەمبەرەوە گفتارەکانی وەردەگرت براکەی تری هات کە سابەتی دەکرد لە بازاڕاوت یەی پێغەمبەری خوا ئەمە بارە بەسەر منەوە من کار دەکەم و ئەو دەیخوات ئەو ماندوو نابێ پێغەمبەری خوا چی فەرموو فەرمووی لعلک ترزق به ڕزقی تۆ بە سەبەبی ئەوەیە شێخ علی قارئ لە تەفسیری ئەم حەدیثەدا قەولێکی زۆر جوانمان بۆ دێنێ کە دەفەرموێ نا بە هەڵە حاڵی بووە ئەو کەسە ئەو برا مسلمانە فەرمی نەوەڵڵاهی فەرمی انک مرزوق ببرکته لا انه مرزوق بحرفتک لا تمنن علیه بصنعتک تۆ بە سەبەبی ئەو ڕزقت دەدرێ منەت مەکە بەسەریدا بە پیشەکەت ئەو کە علومی شەرعی فێر دەبێ ئەوە سەبەبی ڕزقی تۆ باوکی بەڕێز برای بەڕێز بازرگانی بەڕێز هەر قوتابی و خوێنکارێکت لە ئەستۆ گرتووە پێدەگات مهندس و ئەندازیارێکی ئەمین دەبێ بۆ ئەو وڵاتە دکتۆر و پزیشکێکی بەخەم و سەرڕاست و پاک دەبێ بۆ ئەم وڵاتە پارێز پارێزەر و محامیەکی بە هەڵوێست دەبێ بۆ مافی هاوڵاتیانی ئەو وڵاتە سەبەبی ڕزق و بەرەکەتی تۆیە برای موسوڵمانم برای بازرگانم بەتایبەت باوک و دایکی بەڕێز منەت مەکە بەسەر ڕۆڵەکەتا کاتێک دەخوێنێ چونکە ڕزقی تۆ بە سەبەبی علومی ئەوەیە کە ئەمەش پامێکە بۆ گەنجان بۆ قوتابیان و خوێنکارانی هەرێمەکەم بەگشتی بەتایبەتی پارێزگاکەشمان ئەوەیە کە تکایە بخوێنن تکایە پێشەنگ بن تکایە فەزلی علم بزانن تکایە دەست مەشۆن لە خوێندن دەست بشۆنەوە ئەم ساڵیش بۆ خوێندن خۆتان ماندووکەن هەوڵ بەن شەو ڕۆژ لەسەر یەک دابنێن محتاجی غەش و قۆپی و حەرام نەبن پاشەکشێ مەکەن لە بواری زانست و زانیاریدا بەڵێ مسلمانانی ئازیز پێغەمبەری خۆ عەلەیهی سەڵات وەسەلام سێ ئەخلاقمان بۆ دیاری دەکات سەبەبی زیادبوونی ڕزقە فەرمی حسن الخلق وصلة الرحم وحسن الجوار بیناسازی و ئاوەدانی لە وڵاتا گەشە دەکات و تەمەنتان بەرەکەتی تێدەکەوێ، لەشتان ساغ دەبێ، دڵتان ئاسوودە دەبێ، خەوتان خۆشەبێ، کێشە لە نێو ماڵتانا نابێ، شیفا بۆ نەخۆشیەکانتان دێ، بەهۆی ئەم ڕەوژوانیەوە کە هەتانە. پێغەمبەری ئازیز عەلەیه سەلات وسەلام کاتێک نەیبوایە خەفەتبار بوایە ئازاری هەبوایە نەخۆش بوایە بە تایبەتی دەچووە ماڵەوە قوربانی ئەو پێغەمبەرە ئازیزە بم قوربانی ئەو پێغەمبەرە ئازیزە بم کە لە برسانە لە سوژدەدا هەڵنەساوەتەوە ئەو پێغەمبەرە ئازیزەی لە برسانە بە کۆڵانەکانی مەدینەدا گڕیاوە و ئەبوبەکر و عومەری بینیوە ئەوانیش هەر لە برسانە بوون ئا لەم کاتانەدا پەنای بۆ چی بردووە خەڵک لای ئێمە نەبوو بێ نەخۆش بێ کەسی لێ بمرێ وازی لێ بێنە با نوێژ نەکا کفرەکە کورە وازی لێ بێنە خەفەتی هەیە نەعوذ بالله پێغەمبەری ئازیز خەمێک یەخەی بگرتایە هەژار بوایە قەرزار بوایە پەنای دەبر بۆ سەلات بۆ نوێژ نوێژ کۆڵەکە و هەوێنی دەستخستنی ڕزقی حەڵاڵە خوشک و برای مسوڵمانم خوای پەروەردگار ئەمر دەکا وەئمر ئەهلەکە بالصەلاتی وەستەبر عەلەیها خۆت ماڵ و منداڵت با نوێش بکەن پێیان بڵێ باوکی بەڕێز نەک پێی بڵێ پێنج فەرزە و بە درێژایی تەمەنت کوڕی شیرینم کچی شیرینم نوێژەکەت هەڵیسێنە بۆ نوێژی بەیانیان بە تایبەتی خۆی گەوردە فەرمێ لا نەسئەلوکە ریسقا وا مەزانە شان و شەوکەتی تۆیە باوکی بەڕێز ڕسق بۆ خۆت و ماڵ و منداڵت دابین دەکەی لا نەسئەلوکە ڕسقا نحن نرزقك وإياهم ڕسقی خۆت و ماڵ و منداڵیشت ئێمە دەیدەین زانایان دەفەرمون سیلە سەلات سیلەیە هۆکار و هەوێنی زیادبوونی ڕزقە بەرەکەتی ماڵە ماڵ بۆیە پێویستە ئاگاداری نوێژەکانمان بین بە تایبەتی مسلمانان کەمتەرخەمین لە نوێژی جەماعەتە کە پێغەمبەری خوا دەفەرمێ سێ کردار ضمانەتی خوایە ضامن و ئامینە دڵنیابن هەر کەسێ دەردەچێ بۆ مزگەو بۆ نوێژەکانی وەڵاهی لەبەر ڕەزامەندی خوای پەروەردگار بەرەکەت دەکەوێتە کار و کەسابەتیەوە بەڵێ مسلمانانی ئازیز خێرکردن سەدەقەکردن بە تایبەتی لەم قەیرانەدا لەم ناڕەحەتیەدا کە پێغەمەری ئازیزمان عليه سەلات وەسەلام ڕۆژێک هاتەوە بیلال هەڵی گرتبوو کەمێک لە سەرۆت و سامانێک خەمی بوو شتێک بۆ پێغەمبەری ئازیز پاشەکەوت کە پێغەمبەری خوا فەرمووی ئەی بیلال ئەترسی؟ وادەزانی خاوەنی عەرش خاوەنی خەزائین لێمان دەگرێتەوە وادەزانی کەم دەکات نا پێخەمبەری ئازیز ڕووی کردە بیلال و فەرمووی ببەخشە ئەی بیلال خوا پێت دەبەخشێ مەیگرەوە خوا لێت دەگرێتەوە بە تایبەتی ئەمڕۆ مسلمانانی ئازیز پارەداران بازرگانان فرسەتە لەو قەیرانەدا ئەو هەوڵ و هیمەتەی کە هەبووە زیاتر و زۆرتری کەن خزمەت بە هەژاران و بە نەداران بکەن پێغەمبەری ئازیز هەموو بەیانیەک داوای ڕسقی حەڵاڵی کردووە داوای ڕسقی واسعی کردووە داوای بەرەکەتی کردووە بۆ ڕسقەکەی لە هەمان کاتا یەک دوعای کردووە زۆر مژدەبەخشە و زۆر ترسێنەرە مژدەکە ئەمەیە اللهم اعطی منفقا خلفا خوای بە خاتری اسمی عظمت ئەوانەی دەبەخشن بەرەکەت بخەیتە ماڵیانەوە بۆیان زیاد کەی بۆیان زۆر کەی بۆیان پڕکەیتەوە اللهم اعطی ممسکا تلفا خوای ئەوەی دەیگرێتەوە دەیشارێتەوە لە خۆی لە ماڵ و منداڵی لە کەس و کاری لە ئومەتی لە میلەتی خوایە ڕسوای کەی خوایە توشی دەردێکی بکەی کە بە برسیەتی بمرێ بە تایبەتی ئەوانەی خوایە قوت و هێ بە قووەتیان قوتی خەڵک دەشارنەوە زوڵم لە میللەت دەکەن یا ڕەبی خوایە بۆ خاتری ئیسمی عەزەمت تووشی بەدخۆراکیان کە یەک بە یەکی ئەوانەی کە میللەت برسی دەکەن لەم سەر زەویەدا لەم ژێر زەویەدا وما من دابة في الارض خۆ ئێمە لەسەر زەوین خوا دەفەرمێن نەک سەر زەوی لە ژێر زەوی نەک ئێوە تەواوی گیانەوەران ئەوانەی کە زیندەوەرن لەم سەر زەویەدا سەرنجتان ڕادەکێشم بۆی یەقینمان هەبێ بە دەسەڵاتی خوای میهرەبان ئایا دەزانن چەند گیانەوەر ئێستا دۆزراوەتەوە و کە ڕۆژانەش زیاد دەکات؟ هەشت پۆینت هەشت پۆینت حەوت ملیۆن گیانەوەر بوونی هەیە من و تۆ یەک جۆرین لە گیانەوەرەکان مێرولە کە سوورەتێک لە قورئانا بەناویەتی کە پێغەمبەری ئازیز بە نمونە دەیهێنێتەوە کە وەڵڵاهی مێرولەیەکی ڕەش لە شەوێکی تاریکا لەسەر بەردێکی ساف خوای پەروەردگار ڕزقی بۆ دابین دەکات ئایا دەزانن ئێمە زۆرین یا مێرولە مێرولە زۆرە هەموو مرۆڤێک ئەگەر ئێستا حەو ملیار مرۆڤ لەسەر زەویدایە ئایا دەزان هەر یەکێک لە ئێمە یەک ملیۆن و نیو مێرولەمان بەردەکەوێت کەواتە مێروولە بە حەجمیش و بە عەدەدیش لە مرۆڤەکان زیاترن ئەی کێ ڕزقیان دەدات ئەی کێ ڕزقی نەهەنگەکان دەدات ئەی کێ ڕستی ئەو هەموو مێرۆ دەدا لەسەر لەژێر زەویدا بۆیە برای مسلمانم مەترسە رسول الله فەرموویەتی جبریل چپاندی بە گوێمدا جێگیری کرد لە دڵمدا فەرمووی لەن تەموتە نەفسون حتا تەستەکمیلە رزقها یەک نەفس نامرێ هەتا ڕزقی تەواو نەبێ بەخوا نامری بەخوا پارۆکە لە دەم تا بێ نیوەی هی تۆ نەبێ دەبێ بمری دەربهێنرێ بەخوا قومە ئاوێکت مابێ قەترەیەکت مابێ دەیخۆی کە نەما دەمریت ئەم یەقینە زۆر گرنگە بۆی بتپارێزێ لە حەرام بڵێ مسلمانانی ئازیز کە باسی ڕزق و ڕۆزی دەکەین دوو مولاحەزە گرنگە، یەک، ڕزق تەنها خواردن نییە، ئیمان، ئیسلام، ئوممەتی پێغەمبەر بوون، لەشساغی، چاو، گوێ، ماڵ و منداڵ، حەیا و حورمەت، هەموو ئەمانە ڕزقن بیزانە. مولاحەزەی دووەم، ڕزقی دونیا ڕزقی ناو قەبر و ڕزقی قیامەتی لەبیر بیدونێتەوە. گەورەترین ڕسق برای مسوڵمانم لە یادی مەکە ئەو خواردنەی من و تۆ دەیخۆین خوا سبحانە وتعالا لە وەڵامی باوکە ئیبراهیمدا کە فەرمی خوایە ڕسق و ڕۆزی ئیمانداران بە لە بەیت و لە کەعبە خوای گەورە فەرمی قال ومن كفر ئەی کافرەکان فأمتعه والله خوا ڕزقیش دەدا بە کافرەکانیش لە دنیادا کەواتە دڵت بەم ڕزقە خۆش نەبێ قد احسن اللە له رزقا کەواتە هەر قیا هەر دنیا نیە ڕزقی دەوێ قیامەتیش ڕزقی دەوێ بڵێ برای مسلمانم خوشکی مسلمانم ئەمە بە مانا و واتای دەستەوسانی و پاڵدانەوە و دەمداچەقاندن نییە خوا دەفەرمێ فەمشو فی مەناکیبیها کون و قوژبنی ئەم سەرزەویە بڕۆن پیایدا بگەڕێن ئەرز هەڵبدڕن واتە بیکێڵن، کشتوکاڵ بکەن، ماندوو بن، کەسابە بکەن، فەمشو فی مەناکیبیها بۆ؟ وکلوا من ڕزقها ڕزقی حەڵاڵ بخۆن، کەواتە ئیسلام ئایینێک نییە ئوممەت فێری مشەخۆری بکات، حەتا ئیسلام ئایینێک نییە ئوممەت و کۆمەڵگا فێری مووچەخۆری بکات، چونکە مووچەخۆری جۆرێکە لە عەبدایەتی و لە کۆیلایەتی، بەداخەوە. سیستەمی ئەوڕۆ وای کردووە لە کۆمەڵگا ئەزان وەکو چی وایە وەکو سولەیمان پێغەمبەر لە مێرولەکەی پرسی تۆ یەک ساڵ چەند گەنمت پێویستە وتی من بە یەک گەنم ئیکتیفا دەکەم خستیە ناو قەفەزێکەوە و دوو دەنگ گەنمی پێدا دوای ساڵێک هاتەوە ئەوە چییە خۆ تۆ یەک گەنمت خوا تۆ گەرمەکەت ئەوە چییە تو ئاوتی دوود گەرمم پێویستە ئێ خۆ من دوانم بۆ داناوی تۆ یەکیان خواردووە وتی ئاخر کە لە دەرەوە بووم ڕسقم لەسەر خوا بوو خوا من لەبیر ناکە بەس کە تۆ منە خستە ناو قەفەزەکەوە ڕسقم لەسەر تۆیە بۆیە یەک دانیانم خوارد هەردووکیانم نەخوارد موچە خۆری ئاوهایە ئەزانن ئەزانن ئەوانەی کە لە بازاران فعلا خوا بەرەکەت بخاتە کەسابەتی حەڵاڵیانەوە زۆر جار قسەیەکیان کردووە من لە گوێمایە موچەخۆری جۆرێکە لە عەبدایەتی بۆیە زاڵ مستەمکاران بۆیە بەداخەوە دەڵێن یەکێ لە هەڵە گەورەکانی دەسەڵاتدارانی هەرێم ئەو ئومەتەیان حەمووی کرد بەچی بە موچەخۆر کەس شانازی بە ئیش و بەلادێ و بەشوانی وەنەکا وەرە هەموو چەکدار بە چەکدار بۆیە بە استغفراللەوە با پێشوازی لە وەرزێکی نوێ بکەین، بە تەقوا و دینداری و خواناسیەوە با ژیانمان رێک بخەین، با خاک و نیشتیمانی خۆمانمان خۆش بوێ، با دەستبەرداری حەرام بین، با لەگەڵ حەڵاڵەکانا قەناعەتمان هەبێ، دڵنیا بین لەوەی خێر تەنها لەوەدایە. خوایە بە خاتری اسمی عظمت و خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا اللە، ئومێدیان هەیە یا اللە ئێمە دوعایان بۆ بکەین خوا شیفایان بە خوا شیفایان بە بۆ خاتی اسمی عظمت یا اللە خوای هەرێمەکەمان لە فیتنەی ئەرز و ئاسمان بپارێزە لە گوناهی من ئەم جەمعە خۆش بە ڕەحم بە مردووەکانمان بکە ڕەحم بە دایک و باوکی هەموو لایەکمان بکە اللهم ئامین